لابردنی موی دەموچاو لابردنی موی دەموچاو حەرامە بۆ ژن و پیاو حەرامە چکە پێغمەر صلى الله عليه وسلم فەرمێ لعن الله النامصة والمتنمصة پای گەورە نەفرەتی کردووە لەوانەی کەوا دەموچاو هەڵەگرن و ئەوانش کە بۆیان هەڵەگرن ئەمە هەڵگردن و هەر شتێک ببێتە مای لابردنی هەر حەرامە ئیتر بە هەر وەسیلەیەک بێت حوکمی نووستن لەسەر دەموچاو هەندێک لە زانایان پێیان جائیز نیە ئینسان لەسەر دەموچاو بنووزنێ چکە حەدیسێکەیە بەڵام هەندێک علەما تەضعیفی و حەدیساکەن کە پێغەمبەر صلی الله عليه وسلم بە پیاوە گەیشتووە لەسەر دەموچاوی نستووە بۆیە فەرموویەتی هەستە چونکە ئەوە نووسنی ئەهلی ئاگرە بەڵام چاکتر وە ئینسان لەسەر دەموچاوی نەنوێت جیاوازی لە نێوان معجزە و کەڕامە معجزە وێ لەسەر دەستی پێغەمبەر ڕوو ئەدا هەر پێغەمبەرێک بێ لەسەر دەستی ڕوو ئەدا و معجزە یعنی ئەو شتێکەوە بەدەرە لە عادەت و تااقەت و توانای خەڵکی یعنی شتێک کە لە تااقەت و توانای خەڵکیان نییە کە ڕوویدا پێوترێ معجززە بۆ نمونە بۆ کۆی کە باسمان کرد کە موسا عەلی سراسەم هەی بووە دارێک بدا لە دەریایەک ئەو دەریایە دوولەت بێت وەکو دوو چیا بە ئاسمان نابچێت من دەسەڵاتی کەسا نییە یادارێ بێ فڕیدا ببێ بە ئەژدیهایەک ئەمە دەسەڵات کە یا کەسێک مردوو زندوو بکاتەوە مانە معجزەیە دەسەڵاتی خەڵکیان نییە بۆیە لەسەر دەستی پێغەمبەران ڕوو ئەدا ئەگەر لەسەر دەستی پێغەمبەران ئەم شتانە ڕووی دا کە پێوترێ خەواریق العادات ئەوە پێوترێ معجزە کەرامەت چییە ئەوەیە بە هەمان شێوە شتێکە بەدەر لە تااقەتی خەڵکیە بەڵام لەسەر دەستی پیاوچکان ڕوەدا نەک لەسەر دەستی پێغمبەران لەسەر دەستی پیاوچکان ڕوو ئەدا بۆ نە بەسەر ئاوا ئەڕات بۆ نموونە ئەکرێتە ناو ئاگرەوە ناسووتێ، بۆ نە دەنگی ئەڕا بۆ شوێنێکی دوور، ئەمانە کەڕامەتی ئەولیای پێ وترێ و حەقە و ڕاستە و هیچ ئیشکالی تێدا نییە و هەروەها بۆ نموونە دایکی عیسا کە پێغەمبەریش نەبووە، بەڵام زەکەریا کاتێ ئەچووە لایەوە لە زستانە میوەی هاوینی ئەبینی لای و لە هاوینیشا میوەی زستانی ئەبینی لای بۆی خی ڕب العالمین بۆی ئەناردووە کەڕامەتی ئەولیات گەلێک گەلێک زۆرە بەڵام ئەو کەسێک کە کەڕامەت لەسەر دەستی ڕوو ئەدا چاوەڕێی ئەوە ناکە کەڕامە لەسەر دەستی ڕوو بدا یەنی هیچ کاتێک بەنیازی ئەوە نییە کە وە ئەم شایستەی ئەو نیە لای خۆی وا قەرارەدا کە ئەم لەسەر دەستی ئەم کەڕامەت ڕوو بدا بەڵام خی تەبارە گۆتەعالا ئەیداتێت ئەمما کەسێک ڕاستەوخۆ شتی خرافەت ئەنجام بدا و بڵێ ئێستا کەرامەت ئەەکەم کەرامەت ڕێزێکە ڕەنگ خۆتە لە هەموو کەسێکی ناگرێت بۆیە ئەوە هەندێک کات هەیە سحرە بەڵام خەڵک لی بووە بە کەڕامەت بۆنە کابرا لە سەرتاوە ئەڵێ من کەڕامەتم هەیە و ئێستا شتێکی خەوارقی عادە ئەنجام بدەم و بەدەر لە تااقەت توانای خەڵکی لە سەرتاوە کابرا ئەو ئەکات ئەوە سحرە و هیچ پەیوەندی بە کەڕامەتەوە نییە حکایەتکردن و قسەکردن ناو مزگەوت تا شتێکی باش نییە بە تایبەت ئەگەڕ قسە و حیکایەتێک کەوا هیچ فائیدەیەکی نەبێت یعنی قسەی لەغو و لەهو ئەو شتانەی کە هیچ ئیستیفادەیەکی نییە ئەو ئینسان لە ناو مزگەوت نیکە چونکە مزگەوت شوێنی عیبادەت و تاعات و زیکر و قورئان خوێندنە